هەزار و حەوت سەد و چل و سێ ی زەینی هەتا هەزار و هەشت سەد و بیست و شەش ی زەینی. تۆماس جیفەرسن، سێهەمین سەرۆکی وڵاتەیەکگرتووەکانی ئەمریکا و خاوەنی بانگەوازی سەربەستی، ساڵی هەزار و حەوت سەد و چل و سێ ی زەینی لە شاری شادۆڵی سەر بە ڤەرجینیا لەدایکبووە. باوکی کابرایەکی ڕووپێو و کشتیارێکی لێهاتوو بووە، لە پاش مردنی سامانێکی یەجگار زۆری بۆ کوڕەکەی بەجێهێشت، جیفەرسۆن بۆ ماوەی دوو ساڵ لە زانکۆی ویلیەم ماری خوێندی، بەڵام هیچ بڕوانامەیەکی زانکۆیی بۆ وەرنەگیرا. لە دواییدا بۆ چەند ساڵێک کەوتە خوێندنی قانوون. لە ساڵی هەزار و حەوت سەد و شەست و حەوت ی زەینی چووە پیشەی پارێزەرییەوە. لەو ماوەی حەوت ساڵەی دواییندا بە کشتیارێکی بەتوانا و پارێزەرێکی شارەزا ناوی دەرکرد تا وای لێهات بووە ئەندامی ئەنجوومەنی یاسادانان لە ڤەرجینیا. یەکەم نووسراوی کە دەرکەوت بە ناوی تێڕوانینێکی پێویست لەبارەی ئەمریکای بەڕیتانییەوە بوو. لە ساڵی دواییدا هەڵبژێرا بە نوێنەری ڤەرجینیا بۆ کۆنگرسی کێشوەری دووەم. لە ساڵی 1976 ی زایینیدا دۆسیەی بانگەوازی سەربەستی نووسیەوە. بەر لەو ساڵە گەڕایەوە ڤەرجینیا و چووە نێو دەستەی یاسادانانەوە. لەو ماوەیەدا کارێکی باڵا و سەرکێشی گێڕا لە ئەنجامدانی چەند خاستکارییەکی گرنگ. جیڤەرسۆن بیروڕایەکی تایبەتی هەبوو لە پەروەڕشت و ئازادیی ئایینیدا. پاش ئەوەی کە چووە کۆنگرێسەوە پێشنیارێکی پێشکەش کرد دەربارەی بەکارهێنانی ڕژێمی دەیەکی لە پارەی ئەمریکاییدا و پەسەندیش کرا. بەڵام لەبارەی کێشانە و پێوانەدا پێشنیارەکەی پەسەند نەکرا. پاشان پێشنیارێکی تری پێشکەش کرد لەبارەی نەهێشتنی کۆیلەیی لە وڵاتەیەکگرتووەکانی ئەمریکادا، هەرێمە نوێیەکانی، بەڵام بە یەک دەنگ پێشنیارەکەی شکستی هێنا. لە ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و چوار ی زایینیدا نێررایە فەڕەنسا بە گرینگییەکی دبلۆماسی. لەوێ مایەوە و بووە باڵوێزی وڵاتەیەکگرتووەکان بۆ ماوەی پێنج ساڵ. پاشان لە ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و نۆ ی زاینیدا گەڕایەوە لە فەڕەنسا و دانرا بە سەرڕازگریی گشتیی وڵات. لەو ماوەیەدا ناکۆکی کەوتە نێوان جێفەرسن و وەزیری داراییەوە. لە ئەنجامدا بەرەی جێفەرسن پارتێکیان پێکهێنا بە ناوی پارتی دیموکراتی ئەمریکا. لە ساڵی هەزار و حەوت سەد و نەوەد و شەش ی زاینیدا هەڵبژێرا بۆ سەرۆکایەتیی کۆمار. بەڵام لە هەڵبژاردنی گشتیدا دەنگی ئەوەندە نەهێنا و لەو ساڵەدا سەرنەکەوت، بەڵکو بووە جێگری سەرەک کۆمار. ساڵی هەزار و هەشت سەد ی زایینی جارێکی دی خۆی هەڵبژاردەوە بەڵام ئەم جارەیان سەرکەوتنی بەدەست هێنا و بووە سەرۆک کۆمار. جێڤەرسۆن وەک سەرەک کۆمارێک زۆر هێمنانە ڕەفتاری دەکرد لە سیاسەتدا. حەزی بە ئاشتی و ڕێکەوتن دەکرد لەگەڵ بەرامبەریدا. بەم کردارەی زەمینەیەکی زۆر بە نرخی بۆ سیاسەتی وڵاتەیەکگرتووەکان بەجێهێشت. گەورەترین ڕووداو کڕینی زەوی لوێزیانا بوو لە فەڕەنسا لە سەردەمی ناپلیۆن پۆناپەرتدا. جیفرسۆن دوو جار بە سەرۆک کۆمار هەڵبژێردرا بەڵام بۆ جاری سێهەم بۆی نەلوا خۆی هەڵبژێرێتەوە. جیفرسۆن چەندین بەهرەی تیادا کۆببۆوە. بێجگە لەوەی کە مەردێکی سەر ڕشتە بوو لە سیاسەتدا، نزیکەی پێنج شەش زمانی دەزانی جگە لە زمانەکەی خۆی. زۆر بایەخ و گرنگی ئەدا بە زانستە سروشتییەکان و بیرکارییەکان. گشتیارێکی لێهاتوو و سەرکەوتوو بوو. ئامرازە نوێیەکانی بەکار دەهێنا و دەیخستە گەڕ لە کشتیاریدا.